کەللا لەئن لەم یەنتەه لەنەسفعا بالناصیە. دەی سا با واز لەم کارە بەدەی بهێنێ ئەگەر دەستبەرداری ئەم ڕێگرتن لە نوێژ کردنی پێغەمبەرە نەبێ بە موی پێشە سەری ڕای ئەکێشین و توڕی ئەدەینە ناو ئاگری دۆزەخ ئێمەیش کلیلەوانەکانی دۆزەخ بانگ دەکەین بە قژی پێشەسەری بەکێشیکەن. کەللا لا توطعه واسجد واقترب. لێ گەڕێ لەم ڕەوشتی بەدەت ئەی کابرای کافرو تۆیش ئەی محمد هەرگیز بەگوێی مەکەو سوجدە بەرە بۆ خوای خۆت و لێی نزیک بەرەوە.